با هێمن بوو و تەمەکە بەرەو زیادبوون دەچوو وە کەشتێکەش بەهۆی کەمی باوە ڕاوەستا ئەوە زۆر ناخۆش بوو بۆ هەمووان لەو کاتەی من و سیلڤەرچین بۆ ڕاوەماسی کڕاوێکی زۆر سەرکەوتوو بوو. پاشان گەڕاینەوە لای کەشتێکە و دڵمان خۆش بوو بەڵام شتێکی سەیرمان تێبینی کرد شتێکی زۆر سەیرە تاوەکو پاسەوانیشی لێ نییە ئەمە جێگای گومانە ئەی یاریدەدەری کاپتێن جەنابی ئارۆ چەکەکە دانێ ئەوە چی دەڵێی هیچ کەیفم پێت نایە لەوە تەیات بکەنە ئەم کەشتیەوە هەر ڕقم لێت دەبێتەوە هەم شتێک بە گوێرە یاسە دەڕۆیشت بێ ئەقل مەبە بێدەنگ بە وامەزانە دەربازت دەبێت ئەگەر بەم شێوەیە هەڵسوکەوت بکەی بێدەنگ بە دنیامەوە لەسەرم کەشتێ لەبەر بڕێرەکان ڕقی لێت دەبێتەوە لەسەر ئەم کەشتێ چی ڕوودەدات پێم بڵێ ها شتێکی ناخۆش شتێکی ناخۆش یاریدەدەری کاپتن پاش ئەوەی ئێوە چوونە ڕاو کاپتن سمۆلی لەگەڵ یاریدەدەر ئارۆ بۆ شەڕیان ئارۆ یاریدەدەری کاپتن لێرەوە دەکەویتە ژێر دەستەڵاتەکانی دەریا نەک ئەو یاسایی خۆت دایدەنێیت لە ئێستاەوە بە دواوە لە پلەی یاریدەدەری کاپتنەوە دادەبەزی بۆ پلەی دەریاوان تێگەیشتی؟ ئەم کارە ئارۆی زۆر بێزار کرد لەبەر ئەوەی دەبێتە دەریاوان نەیتوانی بەرگەی ئەوە بگرێ کاتێ یاری دەدەری کاپتن بوو بکرێ بە دەریاوان بۆ زۆر لە کاپتن پارایەوە بۆیە زۆر تووڕە بوو دەماچەکەی دەرێنا و هەرشەی کوشتنی کاپتنی کرد ئێستا جواب زانم کارەکە لە دەست دەرچوو هیچمان پێ ناکرێت ڕاز دەکەی تازە ناتوانین هیچ شتێک بکەین لەجێ خۆت نەجوڵی ئەگەر ناوەڵڵه دەتکوشم ها باش گوێ بگرە ئەو دەمانچەیە دوورخەرەوە ئەجینا ناچار دەبم دەسەڵات ئاگادار بکەمەوە کە هەوڵی کوشتنی منت داوە هەروها بە گوێرەی یاساکانی دەریا بە چەند تاوانێکی تر تاوانبار دەکری جگە لەو تاوانە وازدەم قسە بێمانە هێنە بێنە ئەوە تاوانی کوشتنی بەڵکۆ تەناداوەیەک سادەیە گوێتان لێە دەڵێ تەنها داواکاریەکە بەم شێوەیە داواکاری پێشکەش دەکرێت داوای لێبردون لێ دەکەم جەنابی کەپتن دەتوانم قسە لەم بارەیەوە بکەم ئەو پیاوە داوایە چێ و دەبێت گوێ لێ بگری وابزانم بەی شێوەیەک گوێی بۆ ناگرم تاوەکو ئەو دەماتەی بە دەستەوە بێ دەبێ یەکەم دار دەماتەکەی لابدات تکا لێ دەکەم کەمێ لەسەر خۆبە من خاوەنێ بکەشتێ بڕوا پێ بکە باشە پێم بڵێ چی دەوێ بڕوا پێ بکە من بە کاپتی دەگەیەنم بەرەزەکەم هێ ئەو بۆ کوێ دەتەوێت چی بکەی بۆ گەشتێکە جێدێڵی زۆر باشە دەچمەوە بۆ ڕاوماسی ئەم جاریان قرشێکی گەورەت بۆ ڕاو دەکەم تێدەگەی چی بەڵام جۆن ئەمەیان مەحاڵە گوێ بگرە، داواکارییەکەم ئەوەیە. کەمێک بوەستە. باشە، باشە، من ئامادەم. لە سەرەتا داوا لە کاپتنی ئازیزم دەکەم بمگەڕێنتەوە پلەی خۆم و بەبێ هیچ مەرجێک، ئەگینا دەقەومێنم. باشە، باشە، داواکارییەکەتم نووسی. ئەی داواکارییەکەی تر چییە؟ داواکاری دووەم زۆر ئاسانە، ئەوەیە کە من و تاقمەکەم مووچەکەمان دووقات بێنن و ئەگەر نا. خەمت نەبێت، خەمت نەبێت، پارەکەت بۆ زیاد دەکەین، تۆ هەموو هیوایەتت پارەیە. باشە باشە ئێوە باش کار دەکەم بۆیە هەرگیز لە بیرتان ناکەم و بەڕێز و تۆش نووسینەکە تەواوکە باشە گەیشت نەچێ ها بەبیرم هاتەوە دەمێ ئەو داواکاریانە بە هەند وەربژیرێ کە داوایەکی ئاسایینێ نەک هەڕەشەکردن تێگەیشتێت چقڵ هیچ کەش دووبارە ناکەمەوە ئەمە ئاخیر جارتە تێگەیشتی هەڕەشەکردن نیە ئەوە هەموو شتێکە سیرکە هەمووشتم بۆ نووسی قەڵەو بۆ واشت نەکردووە؟ بەڵێ واژووی جان پۆڵێنی خاوەنی کەشتی ئەسپانیۆلە وابزانم هیچم لەبیر نەکرد. باشە ئێستا ناتوانن تاوان بارم بکەن بەڵگە نامەم پێیەکەوە بێتاوانیم دەسەلمێنێ هەی کەمتنی ئازیز لە ویرد بێکەوە پیاوێک خانەدان داواکارێکی لێت هەبوو جون تکێ بۆم بجێرەوە ئەگەر ئەوم لەلا نەبێت دنیا بە دادگە لە سیدارن دەدات تکال لێ دەکەم ئەو قاڵەیە پێ بدەوە تاوەکو ئەو پیاوانە نەیدە نەدادگا ئەگەر پەیمانانی پێدام ئەوەی ئارۆ کردی دووبارەی نەکاتەوە تۆ ئەوەندە بەهێز نیت هەروەک لەبەر چاوی خەڵک دیاریت ئێوای پیاوینە لێرە چی دەکەن دای هەر کەس دەبستەوە سەر جێگاکەی خۆی دای خێراکەن یاخیبوونی ئارۆ یاریدەدەر بە یارمەتی کاپتن سلڤەر کۆتایی هات بەڵام کەش و هەوا هێشتا تەماوی بوو بایەکە شێمن بوو. جێم ئەو سێوە بگرەوە بیخۆ دەی جێم کەمێک پێشێستا فیکە دێرەداوانە دیکە لێدان ڕەشەبا هان دەدات بۆ ئەوەی هەڵ بکات ئەمە تەنها شتانێکی پرپوچن بەڵام ناتوانین پژویان بخەین دەجێڕنەوە دەڵێن دەریاوانێک هاوڕێکانی لە سێدارەیاندا چونکە وەک تۆ فیکەی لێ دەدا جێم دەبێت ئاگات لە خۆت بێت دەریاوانەکان بەردەوام هەندێ بیروباوەڕی هەڵەیان هەیە لەگەڵ ئەوەشدا بەڕاستی دەزانن و باوەڕیان پێیەتی هەندێکی تریش هەیە باوەڕیان بە بەختی باش هەیە و مژدەی چاکە دەدەن و دەریاوانەکانیش بەرامبەر ئەو هەموو شتانە لاوازن تێگەیشتم ئەم ئەمە بێگومان واژوی بەڕێز تریلیۆنی خاوەن کەشتەکەیە تاوەکو ئەمم لەلا بێت وبەی شێوێک لە دادگای کردن ناترسم تێدەگەیت مەترسە کەس نایەوێت تۆ ببات بۆ دادگا درۆم لەگەڵ مەکە هەرگیز باوەڕت پێ ناکەم تۆ لێرە ئەمە دەڵی بەڵام کاتی دەگەینەوە وشکانی ئەوە دەمبێ دادگا ئەوە ڕاستەکەیە ئەو کات چی بکەم دە پێم بڵێ بزانم چی بکەم ئەو کات تەواو کۆتاییم پێات تاو کۆتاییات ئای لەو بەستە زمانە ئێستا زانی چه هەڵەیەکی کردووە وە ترساویشە ئای بەستە زمان ئاوانە بڕێژ جۆی وە بزانم پێشتر تۆم بینیوە لە کوێ با بیر بکەمەوە لە کوێ لە کوێ من نازانم بەڵام پێم وانە هەرگیز یەکتریمان بینی بێ لەمەو پێش دنیام لەوەی تۆم بینیوە لە شوێنێک بەڵام بیرم ناتۆ لە کوێ بوو چ کاتێک بوو تۆ ئەو پیاوەت پێشتر دەناسی؟ نانا نانا نا لەوانەیە هەڵە بێ هەرگیز نەمبینیوە و بە هیچ شێوەیەک دەم و چاویشی ناناسم بەیانی دەتبینمەوە جێم بەڵێ سبەی ئەیخوایەجیان پیاوێک کەوتنە دەریاکەوە ئەوە ئارۆیە یاریدەری کەپتن ئارۆ کەوتنە دەریاکەوە یارمەتی بدەن دە خێراگەن کوڕینە من بینیم بەڵێ من ئاڕۆم بینی بەڵام نەمزانی بۆچی خۆی خستە ناو دەریاکەوە جۆن ئەمە چۆن ڕوویدا ئەمە پێشکەمێک بوو نەمتوانی بخەوم بۆیە بڕیارمدا کەمێک لەسەر کەشتیەکە پیاسە بکەم بینیم بە شێوەیەکی ناڕێک دەڕۆی هەروەک بڵێ دەکەوێت پاشان بە خێرایی ڕۆیشت و دەستی کرد بە ڕاکردن ویستم ئاگداری بکەمەوە لە مەترسی شوێنەکە کارە ساتەکە ڕوویدا لە پڕێکدا ئارۆی لەسەر کەشتیەکە دیار نەما بەڵام گەورم من پێم وایە ئارۆی لەسەر کەشتێکە پێی خلیسکاوە بێهیوای کاپتن لەوانەیە سەجی دەریا خوارد بێتی. دەریاکە ئارۆ قوتدا و هیچ سەر و شوێنێکمان نەزانی جێم ئەوە چیتە؟ ئەمە سەیرە چی سەیرە؟ دیار نەمانی ئارۆ یاریدەدەری کاپتن بەڕاستی شتێکی زۆر سەیرە بەڕێز جۆن بۆچی؟ شتێکی نادیار هەیە کاتێ هەردووک ماوەستا بووین و سێومان دەخوارد لەو کاتەدا ئارۆمان بینی زۆر شڵەژاو و ترساو دیار بوو و دەشگریا هەندێ شتی گرنگی دەوت وتت بێ ئەقڵە چونکە بێ هیچ هۆیەک وا دەکات بەڕای من زۆر باش دیار بوو لە پاش یەک کاژمێر لەو ڕووداوە کەوتە ناو دەریا و هیچ پاساوێک نییە بۆ کەوتنە خوارەوەی چۆن پێی خلیسکا لە کاتێکدا بە تەواوی ئاگای لە خۆی بووە ئەمە جێ باوەڕ پێکردن نییە هەرگیز باوەڕ ناکرێ شتێکی نادیار هەیە باوەڕ بەوە ناکرێ بڵێ باوەڕ بەوە ناکرێ بەڕێز جۆن باوەڕ بەوە ناکرێ من هیچ حەزم بەوە نەدەکرد کەوابێ جێم پێت وایە یەکێ بەریداوەتەوە ناو ئاوەکە؟ جێم، کاتێ ئارۆم بینی بەلادا دەهات، لە ڕێگە ڕۆیشتنەکەیەوە زانیم بە شێوەیەکی خواروخێز دەڕوات. تۆ سەربەستی لەوەی باوەڕ بە قسەکەم دەکەی یان نا، بەڵام ئەمە ڕاستییەکەیە. باشە بە هیوای دیدار جێم. تکایە ڕێگاکەم بردن. جۆن! لە بەرەبەیاندا کەش و هەوا گۆڕا و باران دەستی بە بارین کرد و ڕەشەبایەکەش بەهێز بوو. ڕەشەبا! ڕەشەبا! چارۆگەکان بەرزکەنەوە ئەم ڕەشەبا یارمەتی زیاترمان دەدات کەوا بێ دەبێ بەردەوامی لە ڕۆیشتن دای خێراکەن بهێڵن ئەم کاتە بە نرخەتان لەدەست بچێت زریانەکە هیچ لە کەشتەکە ناکات دای بەرەو پێشەوە دای دای خێراکەن کوڕینە دای خێراکەن کەشتیەکە بە هەموو هێزی خۆی بەڕێکەوت لەگەڵ ئەوەشدا کە زریان و ڕەشەبایەکە زیاتر دەبوو پێنج پیاو ئە جێم ئاگا لە خۆت بێت نەکەوتە ناو دەریاکەوە ئا ئەو ڕەشە باوزریانە هیچ نییە لەلام لە پاککردنی پەتاتەکە یارمەتیم بدە ئێستا دەریاوانەکان بە کارێکی مەزنەوە خەریکن و داوای خواردن باشە دەکەن گەورەم بەسەر تاو پازدە پازدە پیاو پیاو چوونە چوونە سەر سەر ژوورەکەی ژوورەکەی کاپتن کاپتن. پازدە پیاز چوونە سەر ژوورەکەی کاپتن ئا جێم شتێکی زۆر سەی ڕووی داوە شەپۆلەکان لە ناکاو وەستان کاپتن کاپتن کەشتێکی دابۆ لە ناو دەریاکەیە ئای خوایە گیان ئەوە یاری دەدەری کاپتنە تۆ دڵنیای لەوەی کاوە ئارۆیە؟ ئای خوایە گیان ئارۆ باجیە چەک دەکات چێ دەوێ ئارۆ پێ بڵێ باجی چێ دەکەی ئارۆ قسە بکە جۆن ئەوە جۆنی دەوێ ئەمە نەفرەتە جۆ کوشتێتی ڕحەکەی لە ناوچە ڕزگار دەکات لەو شوێنە لە بکوشەکەی دەگەڕێت کە لێ کوژراوە و لەگەڵ خۆیدا بەرەو جیهانی مردۆکاری دەبات ئەمە نەفرەتە نەفرەتە جان ئەمە بێمانایە ئەمە شتێک زۆر پڕپوچە هیچ کەس باوەڕی پێ ناکات نا ئەوە شتی پرپوز نین ئەگەر بکوژەکە لەگەڵ کوژراوەکە بە دیار نەکەێ ئەوە کە شتەکە مانە قوم دەبێت ئەوە ڕاستە هێوارتی بەسەرەت بەڵێ لە ناو چووی مەترسن مەترسن وا دەچمە لای کەشتیەکەوە پێش ئەوەی بگاتە لامان تێدەگەن وە تۆ بۆبی ئەوەندە مەترسە وەرە یارمەتیم بدە لە دابەزینی بەلەمەکە جۆن تکا مەڕۆ وە تۆ ژێم وا دەزانی من ئاڕۆی بەستە زمانم کوشتووە هەمووتان چۆنتان پێخۆشە ئاوا بیر بکەنەوە دەیبینن پاش ئەوەی دەگەڕێمەوە جۆن بەڵێ من من بۆ ماوەیەکی کورد گومانم لێت کرد ببوورە ئایا زۆر ترسا کاتێ گەیشتە لای کەشتی تارماییەکە؟ ئایا جۆن ترسای؟ نازانم هەتا ئەوەش مەبیر نایەتەوە کەوا چۆن ڕوویدا لە ڕاستیدا من ترسام من لەو چەقۆ بچووکە زیاتر دەترسم وەک لەوەی کەشتێ تارماییەکە